ئەوەندەی ئەمشەو خەڵکی بە ناوی خۆشیەوە گوناحیان کردووە استغفراللە داوای لێخۆشبوون لە خوا ئەکەین داوا کەین خوای پەروەردگار بە گوناه و تاوانی نەفام و نەزانەکان باقی ئومەت و میلەت نەگرێت بەڕێزان ناونیشانی وتارەکەم دژە بەرەکەت هەفتەی پێشوو باسی بەرەکەتم بۆ کردن بەرەکەت بەچی دەسەکەوێ چی بکەین ئەبینە خاوەنی بەرەکەت ئەوەی هەمانە بەرەکەتی تێ ئەکەوێت ئەمڕۆ باسی ئەو شتانەکەین کە بەرەکەت نایەڵن دیارە ئەوانەی پێشوو بە کورتی یەکەم تەقوای خوا و ئیمان و گەلێکی ترن بەڵام ئەو چوارەیان لە جومعەی پێشوا لە خزمەتانە باسم کرد ئێستا بزانین دژە بەرەکەت چییە بەرەکەت بەچی نامێنێ خەڵک بە عام ناڵێم بەڵام ئەتوانین خەڵک دابشکەین بە سێ بەش بەشێکی زۆر سفر و داما و هەژار کە ئەوە ئەندازەیەک کەمە بەشێکی زۆر تێر و تەسەل و گیرفانپڕ و کاسەپڕ و قاسەپڕ کە ئەوانە خەریکە زۆرە بن جاران لە وڵاتێکە شەش حوتێکی دیابوو بەڵام ئێستا لە هەرێمی کوردستان لەوانەیە لە هەزار دەرچوو بن بەینی ئەم دوانە خەڵکێکە وەسەت هەیەتی بەڵام یا بەشی ناکا یا قەنەعەتی تێی نییە ئایا ئەسبابەکە چییە ئێمە خوا ئەو هەموو نیعمەتە یاوی نەتێ کەچی هەر هەڵپەمانە و هەر برسیمانە و ئاسوودەیی و ئارامی لە وڵاتمان، لە دڵمان، لە ماڵمان، لە حکوومەت و پەرلەمانمان، لە گیرفانی دەوڵەمەندمان باری کردووە؟ سڕەکەی چییە؟ ئەمە هات بە خەیاڵما. باش دەزانین و بە چاوی خۆمان دەیبینین ئەو هەموو داهات و خەیرەی خوا بەخشیوێتی بەم میلەتی کوردە و بەم هەرێمی کوردستانە ئاوی پاک ئاوی شیرین هەوای پاک و نەگەرم و نەسارد جەوی معتەدیل خاکی بەپیت کانزای جۆراوجۆری بەنرخ لە ئاڵتونەوە هەتا نەوت و هەتا خوێ و باقی شتەکانی تر. خۆرەتاو، دارستان و پاوەن، سامانی دەریا، گەشت و ماسی، هاوینەهەواری جوان و دڵگیر. مرۆڤی بە قەناعەت و زیرەک و ئیشکەر، عەقڵی ئابووری و پیشەسازی و بازرگانی بەهێز، خوێندەواری پلەبەرز و هەڵکەوتوو، شوێنەواری دێرین و سەرنجڕاکێش، مزگەوت و تەکیە و خانەقا و کلیسا و پەرستگەی ئاینزاکانی تر. ئەم هەموو فرەییە، ئەم هەموو خێر و بەرەکەتە، ئەی باشە بۆچی چاومان لە دەستی بێگانەیە؟ بۆ تێر ناخۆین؟ بۆ گیرفانەکان پڕ نابن؟ بۆ کاربەدەستەکان مانوو نابن؟ بۆ بازرگانەکان پشوو نادەن بۆ ئەهلی مزگەوت و زاناکان کۆڵ نادەن بە بۆچوونی من لەبەر ئەوەیە دژەبەرەکەت چالاکە لە ناومانە دژەبەرەکەت سەری کردووەتە مزگەوت و مەدرسە چووەتە ناو قوتابخانە و نەخۆشخانە دزەی کردووەتە ناو بانق و سایلۆکان گەرای داناوە لە ناو ماڵ و دڵەکانە دژە بەرەکەت چییە؟ هۆکارەکانی گەشەکردن و پەرەسەندنی چین بەڕێزان کۆمەڵێک شت هەن هەر کەسێ بیانکە هەر ماڵێ بیانکەن هەر گەلێک و هەر وڵاتێک ئەو کارانە ئەنجام بەن ئەو شتانە پیانەوترێت دژە بەرەکەت یانی بەرەکەت ڕا ئەکا لەو ماڵە لەو وڵاتە لەو دەشتە لەو کار و کەسابەتە یەکەمینیان الذنوب والمعاصی گوناه و تاوان کردن تۆ من ئەو هەر کامێکمان گوناحەکەین گوناحەکە نەزەرێک بێ وعدە خلافێک بێ درۆیەک بێ حەرام خواردنێک بێ هەتا ئەگاتە گوناهە گەورەکان لەوە چێ وابزانی شتێکی تەفرەیەکە و ئەڕوا نا ناڕوا تەسیری هەیە لەسەرم کەونە ئەو گوناحی تۆهی منە تەسیری هەیە لەسەر باو باران خۆشی لەسەر ژیان، لەسەر ئاسودەیی، دووهەم، الکذب والتدلیس والغش والخداع، درۆ، غەشکردن، چاو بەستکردن، خەڵک خەڵەتاندن، ئەمانە ئەسبابێکن بەرەکەت نایەڵن، ئەمانە پێیان ئەوترێت دژە بەرەکەت. سێیەم، کثرة الحلف، سوێنی زۆر خواردن، با بە ڕاستیش بێ سوێن بە ڕاستیش بیخۆی کە سوێنت خوارد ئەوە دژە بەرەکەتە بەرەکە دەڵە گیرێ لە گیرفانت لە ماڵت لە کەسابەتت چوارەم ماڵی حەرام خواردن کاسبیەکەی بەس حەرامە خۆی پێنجەم حەوتەم، الخیانە و الکذب، دەستپیسی و درۆکردن، بەتایبەتی لە معامەلە و کڕین و فرۆشتنا. هەشتەم، شوکر نەکردنی خوا لەسەر ئەوەی داویەتی. نۆیەم، تەماع و بەپەرۆشی بۆ دنیا پشتکردنە قیامەت. دەیەم، بەخیلی و ماڵ نەبەخشین. یانزەهەم، ڕازی نەبوون بەوەی خوا پێی داوی. دوانزەهەم، فیز و خۆ هەڵکێشان و کەشخەکردن بەسەر خەڵکا، ئەمانە هەموو دژە بەرەکەتن. سیانزەهەم و ئەخیر، سەیرکردن و چاوبڕینە ماڵی خەڵکی بە حەسوودی پێت هەزم نەکرێ فڵان ئەوەی هەیە من بۆ نیمە ئەمە سیانزە خاڵن هەرچەند لای خەڵکی سیانزە ژمارەیەکی شومە بەڵام باوەڕتان بێ لەگەڵ ژمارەکانی ترا برا و خوشکی یەکن و بگرە زۆر پیرۆزیشە ئازیزان گوناهکردن و تاوانکردن سەبەبی سووکی خاوەنەکەیەتی لای خوا و لە بەرچاوی خواکەوتنی ئەو کەسەیە گوناهەکە وەخوای گەورە و پەروەردگار یارمەتی نادا و دیفاعی لێ ناکا و ترس و بیم ئەخاتە دڵی و دوژمن زاڵ ئەکا بەسەری ئەو کەسەی کەوا سەری کردووەتە گوناه و بەرەکەت لە کار و کەسابەت و ماڵیا نایەڵێ جا ئەو گوناحە هەرچی هەیە خۆت ئەزانی تۆ چ جۆرە گوناحێکەی منیش ئەزانم لە چ گوناحێکا من دەرەجەی زۆرە هێنم خوا پەنامەن بە مەعسیەت تاوان بەرەکەتی ڕسق نایڵێ و بێبەشت دەکا لە ڕسقێ خوا بۆت ئەنێرێ لە مسنەدی ئیمامی ئەحمەدا هاتووە لە سەوبانەوە خوای لێ ڕازی بێ پێغەمەری خوا فەرمووی إن العبد ليحرم لا یحرم الرزق بالذنب بەندەیەک لە بەندەکانی خوا، من تۆ یا هەر کەسێکی تر، بێبەش ئەبین لە رزقێک خوا بۆی داناوە بە بۆنەی گوناحێکەوە دەیکا. قەرار بوو خوا فڵانە رزقی بۆ بنێرێ. جارێ تر گێڕامەوە لێرە من ئەم شتانە زۆر دووبارە ئەەکەمەوە لەبەر ئەوەی بچەسپێ لە دڵتانە ماڵم لە داریان بوو لە وەختی کیمیا بارانەکەی هەڵەبجە پیاوێکی لێ بوو مامە ئەنوەر دائیمە ئەوت کۆتری مزگەوتە دوو مناڵ دوو کوڕ و کچێکی هەبوو نوقسان بوون نەخۆش بوون نەخۆشی سەرعشتیان لەگەڵا بوو گەورەیش بوون حەڤدە ساڵ و شانزە ساڵ و ئەوانە بوون ئەو کاتە ئەم پیاوە تەڵانێکی باخی هەبوو زۆر نەبوو بەعزێ لەو کوڕانەی خۆمان براوە کەسەکانی من و خزمەکان ئەیبردن کرێکاری پێکردن لەبەرەوە یارمەتیان با بەس عیبی لیا پارەیان باتێ دوایی سەعات نۆ ئەی وەرن با بچین نوێژی چێشتنگاوەکەمان بکەین دوایی لە قیامەتا یەخەتان ئەگرم ئەڵێم خوا پێم وتن بێن چێشتنگاو بکەن ئەم پیاوە ترش و ڕبەنار و جەوت و سەبەتە و تەیکە و قوڵینەی ئەبرد ئەیفرۆشت لەو دەشتی مایەشتە سایەقێکی ئەگرت دوو کابینەیەک لەگەڵ خۆیان ئەیبرد سایەقەکە بۆی گێڕامەوە ئەوەی کە لەگەڵیا بوو وتی مامۆستا جارێکیان مامە ئەنوەر منی گر بەکرێ حەوسە و پەنجا تمەنی هەشتا و هەشت ئێسا نا نازانم ملیۆنێکی هیچ ناکا هی ئەو کاتە وتی ئەوە نەتمەنی یامێ منیش ڕۆشتم لەگەڵ یا ڕۆژ ڕۆژی جمعەیە وتی، دەوری بیست دێگەڕاین خوا عەلیمە نە یەک یەک تمەن مەعمەلەمان نەبوو. منیش دڵم لێدا چۆن پارەی ئەم کرێ سەیارەمە دەست کەوێ لەم پیاوە. وتی، لە دێیەک دوو کیلۆ ترشی فرۆشت. تۆزێ ڕۆشتین لاوە لا ژنەکە هاوردیوە وتی، وەڵا ئەم ترشە هی ئیمساڵ نیە هی پارە. پەشیمان بوویەوە. وتی، وەڵا سەعات یانزە. وتی، وەڵا من ئەڕۆم بۆ مزگەوت بە سایقەکە. جومعەیە من ئەڕۆم بۆ مزگەوت کورە وتم ماڵی کاول بێ وەرە با جارێ بڕۆین شتێ پەیا کەین وتی وەخوا من ئەڕۆم وتی تۆ کەیفی خۆت تی وەڵا منیش بلم گل لەگەڵ یا چوو بۆ مزگەوت یانزەی یانزە و نیوی یانزەی ئەوان یانزە و نیوی ئێمەیە یعنی یانزە و نیوی ئەوان یانزەی ئێمەیە بە پێچەوانەوە ئەوان نیو سەعات لە پێشی ئێمەوەن بەر حاڵوتی ڕۆشتم نیو سەعات زیاتری مابوو سەعاتێ بۆ نیوەڕۆ لەوێ بین تا نوێژی کرد و جمعە کرا مامۆسای ژووتاری درێژ و ئەوانە. وتی دوای جومعە کە موسڵمانێ بردی نیوە ماڵ و نانێکی داینێ و کەوتینە ڕێ، هەندی تر گەڕاین بەم ئاواییانە ماڵ بفرۆشین. وتی وتم بەخوا برا کاسپی وا ناکرێ و گرۆتی لێوەڕیا وتم بەخوا وا ناکرێ. وتی دێ چوین دوان چوین نەبوو. وتی بە سایەقەکە وتی ئەرێ کاکە وتی بەڵێ وتی تۆ ڕەفیق و خۆرشی منە ناسی کچەکەم و کوڕەکەم وتم، بەڵێ. وتی، من دروستم کردوون یا خوا؟ وتی، خوا. وتی، تۆ بڵێی خوا ئەو دوانە لەبیر بچێ؟ لەبیری ناچێ گیان. پیاوێ نەخوێنەوار. وتی، مامۆستا بە ئەڵڵا چووینە دێیەک یەک شتمان پێ نەما هەموویمان فرۆشت. هەرچیمان پێ بوو هەموویمان فرۆشت. وتی ڕۆڵە گیان پێم نەوتی خوا خۆشی ڕەفیق گیانی لەبیر ناچێ الله من يتق الله يجعل له مخرجا ئەی ئەوەی کەوا خیانەت بکە تاوان بکە جەریمە بکە خوا ڕزقی بۆیە بەس نایداتێ نایداتێ موەفەق نابێتێ ئایا دەی بەڕێزان تکا ئەکەم ئەم ئیزدیحامەیە بۆ مزگەوتی پێشەوا عومەر ئێوەی بەڕێز زەحمەت ئەکێشن تو ئەو قورئانە لە مامۆسا تاهیرەوە تا هەمووتان با بڕیار بین لە گوێی ئەم قسانە بکەین بیکەین بە عمل با ڕەوڕەوی ژیانمان بگۆڕێ بەخوا وتارەکەی خۆش و مامۆسا هەندێکیان ئەڵێن ئەڕۆن بەخوا حەشری کرد ئێ چی وت بەخوا نازانم بەس حەشری کرد ئاخر ئەمە کەی قسەی بڵێ مامۆستا حەشری کرد بەس نازانم باسی چی کرد بەڕێزان درۆ درۆ حەیای ئینسانە بە فێڵ و چاوبەستکردن خەجاڵەتیە لە دنیا و لە قیامەتە هەر کەسێ درۆ بکە خیانەت بکە خوا بەرەکەت لە ڕستی نایەڵێ پێغەمەری خوا فەرمێ دوو کەس کڕیار و فرۆشیار بۆیان هەیە پەشیمان ببنەوە لەو مامەڵەی کردوویانە تا لەیەک جیا نابنەوە دوو کەس من و ئەو کاکەیەم عملیەکمان کردووە ڕێکەوتین منە مۆبایلەی پێ بفرۆشم ڕێکەوتین ڕێکەوتووە پارەکە یاومەتێ مۆبایلەکە ماوەتێ بەڵام بەیەکوین یا لە ماڵی ئێمە یا لە بازار یا پیاسەکەین بەڕێوە ڕێن هەر باز باسی مۆبایلەکەیە یەشتا بابەتەکەمان نەگۆڕیوە لە پڕاڵێم وڵی کاکە من ڕازی نابم مۆبایلەکەم بەرم چۆن؟ کاکە نا پەشیمان بوومەوە یا وەڵێ وەڵایی من بە دڵم نییە پارەکەم بەرەوە ئەمە شەرعەن دروستە مادەم لە یەک جیا نەبووینەتەوە ئەمە حەدیسی پێغەمبەرە ها جا دوایی ئەفەرمێ ئەمەیان مهمە فەئین صدقا ئەم کڕیار و فرۆشتیارە ئەگەر ڕازگۆ بوون لەگەڵ یەکتریا وبەیەنا عیبی ماڵەکەیان بەیان کرد بۆ یەکتری وتی کاکە وەڵڵای ئەو ماماوە پێ فرۆشم شاخەدا شیری کەمە ئەو شتی قبوڵمە سەیری کرد زانی ئەگەر ڕازگۆ بوون لەگەڵ یەکە بەیانی عیبەکەیان کرد بۆ یەکتری خوای گەورە فەرمێکی بووری کە لەو مافی بەیعیما خوا بەرەکەتە خاتە ئەو مامەلەیە کەواتە با درۆ نەکەین لە معاملە خاڵێکی تر سوێنی زۆر خواردن هەر سوێن خواردن خراپە بەس کە سوێن زۆر خورا واسیانی ڕاست و چواری درۆ دەرەچێ سوێن بە خوا و بە قورئان و بەوانە ئەخۆیت دەی دوایی ئەگەر خراپ و کرد مصیبەتە پێغەمبەر گیانە فەرمێ صلی الله علیه وسلم الحلف منفقة للسلعة سوێن خواردن ئەبێ بە سەبەبی ئەوەی سلعەکە و بفرۆشی کاڵاکە و بفرۆشی بە زمانی لوس بە سوێن بیفرۆشی بەڵام ئەڵێن ئیمامی عەلی چووە بۆ بازاڕ وتوێتی بازرگانەکان، دووکاندارەکان، دەخیلتان بم، سوێن مەخۆن، سوێن زۆر مەخۆن، بەرەکەت نایەڵێ، بەرەکەت نایەڵێ. دوای ئەوەی سڵاوی لێ کردوون. یەکێ تر لەوانە ماڵی حەرام خواردنە بە هەر ڕێگایەک ببێ خراپترین جۆری ماڵی حەرام خواردن ڕیبایە، سوو خواردنە. کە ئەمڕۆ خەڵک بە ناوی بانقێکی ئیسلامی و بە ناوی ئەوە مامۆستا ئەوە هەر فەقیرە من ئەمەوێ هاوکاری بکەم و دوو ملیۆنەکەم لێ وەرگرتووە هەقی نەبێ بە هیچ و نە بە زەرەر نە بە قازانجمانی دوو سەد هەزاری ئەدەمێ بۆ خۆی لە ماڵی خۆی دانیشتووە و لەم بابەتانە گەنمەکەی ئێمە بۆ تۆ و ناشێهینەکەی ئەوان جوانە تەغارێکی ئەدەمێ ئەو شەش تەنەکەم باتێ و نانەکەی ئێمە بەخوا نازانم چیە نەکەی ئەوان وایە چوار نانێ دەمێ دوون ئەمانە هەموو ڕیبان قەرزت لای یەکێکە درە نەیێنێتەوە نیەتی زیاوەیە خاتە سەر ئەوە ڕیبایە ئاگاتان لە ڕیبا بێ ڕیبا گەورەترین گوناحە خوا بۆ هیچ شتێک خۆی و پێغەمبەرەکەی ئیعلانی شەڕیان نەکردووە بەرامبەر بە کەس بەڵام بۆ ڕیبا و سووخواردنی ئیعلانیان کردووە فأذنوا بحرب من الله ورسوله ئەی ئەی سوخۆر ئەی سودەر ئیعلانی جەنگکە لەگەڵ خوا ئیعلانی جەنگم لەگەڵ هاکە خوا فەرمی دەخیلتان بم. هەروەها زەکات نەدان بە تەواوی بە مستحق نەدانی ئەوە ئەسبابی ئەوەیە کەوا خوای گەورە بەرەکەت لە ماڵت هەڵگری و ئەبێتە دژە بەرەکەت وەکو عەرزم کردن یەکێتر لەوانە بەرتیل وەرگرتن یا کەسێک وەسێتی کردووە ئەڵێ ئەم شتم بۆ وا لێ بکەن ئەکەوێتە لا یەکێ دوای وەسێتەکە جێبەجێ ناکا ئەوە حەرام خواردنە یا کەسێ وەکیلە ئەمانەتی لا دانراوە بەڵام نایگێڕێتەوە بۆ حەقی خۆی و مستحقی خۆی ئەوە ماڵی حەرامی خواردووە یا کەسێک وەزیفەی هەیە کارمەندە بەڵام درەنگ ئەڕوا لە دایرە گوێ نادا بە مراجعەکان بەیانی دوو بەیانیان تێ ئەکا ئەوانە هەموو حەرامن لە حەدیثە هاتووە صحیحەینا فەرمێ فمن يأخذ مالا بحقه يبارك له فيه هەر کەسێ بە حەڵاڵی ماڵێک زەم کردن بەسەر مامەڵەی براکەتا کەسێ خەریکە مامەلەی خانوویەکە دوکانێ سەیارەیەکە تۆ لە لاوە ڕۆی ناوەسی ئەڵێ من ئەوەنەتە دەمێ نابێ بێ بۆسی تابزانی وەگابرا ژنێکی داوا کردو کچێکی داوا کردو بۆ کوڕەکەی بۆ براکەی لە ژێرە خەڵکە نێری پەشیمانێکەکەی تۆ ئەمە بەرەکەت نایەڵێ ئەمە دژە بەرەکەتە ئەمە یەکێتر لەو شتانە خیانەت و درۆکردنە وەکو عرضم کردن کە ئەویش بەرەکەت لەو مەملەکەتە بارەکە ئەخیر خاڵ بۆ ئەم جمعەیە سپاس نەکردنی خوایە لەسەر ئەوەی پێی داوی سپاس نەکردنی خوایە لەسەر ئەوەی نەیداوی داوێتی پێ و سپاسی ناکەیت لە ئین شەکەرتم خوا بە نەزەری ڕەحمەت سەیری کێوی تووری کرد موسا بیبینێ بوو بە زووخاڵ ئاخر تۆ چیت فس فس پاڵەوان خوا لێو لار بێتۆ بەرگەی مێشولێ ئەگری نەمرودی لەناو برد بەرگەی ئاوەگری فرعەونی لەناو برد بەرگەی ڕەشەباگری قەومی عادی لەناو برد خوا لێمان لار بووە تۆ تایت سیارەکان پەنچەر بووە مانگاکەیان بەری خستووە هەرچیم پێکەن باکم نیە بەس تۆ عاجز نەبی لێم تۆ لێم نەڕەنجی تخوا خەجاڵەتی نامان کێشەی ئێمە گلەی پێین لە خوا لە دینی خوا ڕجاتان لێ ئەەکەم گەنجەکان گەنجەکان ڕجاتان لێ ئەەکەم ئەوەیش گەنج نییە و تەبیعەتی گەنجە ڕجاتان لێ ئەەکەم ئەم مۆبایل و فەیسبوک و ئینتەرنێتە شەڕی خستە ماڵەکان، ئەم یاری و بەزم و بازاڕ و کلاواتەی کەوا کەوتۆتە ناو ئەنتەرنێت و ئەم عالەمەی مەشغوڵ کردووە، کوڕ لەگەڵ باوکی و کچ لەگەڵ دایکی دەنگیان بە یەکەوە نییە. تەتەتەتەتە ئەیکوژێ و ئەیبڕێ و نازانم پێی ئەڵێن چێر؟ ها؟ پۆبجی؟ پۆبجی ئافەرین ئەڵێ ها؟ بۆ پۆبجی پۆبجی ڕەحمەتان لێبێ بەخوا پۆبجی حەرامە بەخوا یەکێتی زانایان لیجنەی فتوا بڕیاریان داوە حەرامە مسلمان خەریکی بێ و خۆی پێوە مەشغوڵ کە ئێ بیکەن بە خاتری خوا ئاخر خوا شەوی یەڵدا درێژترین شەوی ساڵە ئێ کورە شەوی حەرەساتە کورە شەوی عیبادەت و شەو نوێژە کورە شەوی بەخشینە کورە شەوی سەردانە لە ژنە بێوە ژنەکان و ژنی پێشمەرگە و ئەنفالکراوەکان مەلیکە جەمالم بۆ هەڵەبژێری لە هەڵەبجە کەلاوەکانم بۆ ڕاستکەرۆ جادەم بۆ لێدە لە هەڵەبجە بریندارەکانی کیمیابارانم بۆ بەرە بۆ بۆ عیلاج کۆنسێرتم بۆ مەگێڕە. دژی فەن و هونەر نیم، دژی جوانی و جەمال نیم، بەڵام هەر شتە لە شوێنی خۆیە. ئێمە گەلێکین، ئەوە کاک ئەمەریکایش کاک ئەمەریکا بەجێ هێشتین. کاک ئەمەریکا بەجێ هێشتین لە سووریا لە ڕۆژئاوا. لالۆ دڵی بە ڕوسیا خۆشە دڵی بە فەرەنسا و بەریتانیا و ئیسرائیل و سعودیە و تورکیا و ئێران خۆشە کوڕی خۆی کا بە قوربانی کچی تۆ ئەی بۆ دڵی بە میلەتەکەی خۆ خۆش نییە ئەی بۆ دڵی بە پێشمەرگەکانی خۆ خۆش نییە ئەی بۆ دڵی بە بەرەکەتی وڵاتەکەی خۆ خۆش نییە بۆ نایە ڕێکەوی لەگەڵم میلەتا والله والله شاخ و بۆ کونتی دەکەن واللە دوژمن بۆ ئەتۆقێنن واللە هۆلاکۆ بۆ ئەبەزێنن بەس ئەم میلەتە پشتی بگری تێری کەی خیانەتی لێ نەکەی بەداخەوە من بە ئەهلی مزگەوت ئەڵێم بەو کەسە ئەڵێم باوەڕیەیە بەخوا حەڵاڵ و حەرام لە یەک ئەکاتەوە قینی نییە لە قورئان و لە فەرموودەی پێغەمبەر باوەڕی بە نیکاح و تەڵاق هەیە تکاتان لێکم خۆتان پارێزن لە تاوان لە حەرام تکاتان لێکم ئەقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين خوایە بە ناوی پیرۆزە داوا لێ یەکەم خوایە ڕەحمان پێ بکەیت لێمان نەڕەنجەی خوایە بەرەکات و بڕژێنی بەسەرمانە خوایە دژە بەرەکەت لە وڵاتمان هەڵگری خوایە ئەسبابی نەهێشتنی بەرەکەت لە ناومانە نەیەڵی خوایە یارمەتیمان بەی بتناسین بتپەرستین خوایە برایەتیمان بەهێز کەی خوایە نەخۆشەکانمان شیفا بدەی خوایە لە مردوەکانمان خۆش بی خوایە لە مردوەکانمان خۆش بی خوای ئیسلاحی حاڵی زینوەکانمان بکەی خوای خەڵکێکی زۆر داوای دوعای خێری لێ کردوون خوایە گیان ئاواتیان بێنیتە دی خوای هەر ماڵێ مشکیلەی تیا چارەسەری مشکیلەکان بکەی خوای هەر کەسێ بێ هاوسەر هاوسەری حەڵاڵی بیتێ